بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. بۆ چەوساوەکان چەوساوەکان زەحمەت کێشە بێناوەکان هێندەی شۆڕشتان پێکرا چەند مافی ڕەواتان خورا. ئەوەندەی لەم جیهانەدا جۆگەی خوێنتان هەڵبەسترا، ئەوەندەی لەم ژیانەدا ڕەنجتان برا، خۆشم ئەون. چەوساوەکان، ئەی تینووە بێ ئاوەکان، بە قەد ژمارەی دڵۆپی خوێنی بە ئارەق بووی گەشتان، کە لە تاویان هەتا بەیان جینگڵە ئەدەن، خۆشم ئەون. چەوساوەکان. شێخەڵە هەڵپاچراوەکان ئەوەندەی نوێڵی بەردهەڵکەن تینی دەوێ، ئەوەندەی تەڵەزمە بەرد و ژەنگ و گەچتان بەرئەکەوێ، بەو ژمارەی پشتی سەپان لە تەمەنیا دائەنەوێ، لەوەش زیاتر ئەوەندەی کە خوا و پێغەمبەر دەستی کرێکاریان خۆش ئەوێ، خۆشم ئەون. چەوساوەکان، ئەی ئاسمانە هەساوەکان، کرێکاری دەست قڵیشاو، سەپانی بەر سووری هەتاو، کاروانی لە ماف بەجێماو، ئەی کۆڵهەڵگری پشت چەماو، ڕەش و ڕووتی کۆیلە کراو، لە هەر کوێ هەن، ئەوەندەی خۆتان ڕەنج ئەدەن، خۆشم ئەون. کەس نەڵێ بۆ، چونکە هەموو موسوڵمانی جیهان هەون.